کاسێتی دەیەم لە پەرتووکی دیوانی قانع لە کۆکردنەوەی بورهان قانع دیوی یەکەم لە لاپەڕە سێ سەد و شەست و پێنج. لەبارەی بەچکە شێخەکانەوە کە شێخ وەفاتی فەرموو گەیشتە جێی نیهانی شێخ زادە ئەو سەعاتە ئەبێتە غەوسی سانی کەس نایە بۆ حیساب و کیتاب و ئیمتیحانی چەسپاوی دەستی غەیبە نەجمە و نیشانی نیشانی وەک بێچوەچۆنە وانە لەگەڵ لە هێلکە دەرچوون ئەڕۆنە بەحری بێ پەی گەر ئاوی لێڵە یا ڕوون بێ کەسب و بێ نەسیحات ئوستادی عەلمی غەیبن لەم مەدرەسە موهیمە بە دوو دەقیقە دەرچوون. هەتیو لە ڕۆژی جەژنە جەژن ڕۆژێکە ڕۆژی شادیە ڕۆژی سەیران و دڵ ئازادیە ڕۆژی نیشات و کەیف و دەماخە ڕۆژی سەیران و سەیرانی باخە گشت کەس بە دڵخۆش لە ناو مناڵی هەموو بە مەرام حاڵ و ئەحواڵی هەموو لیباسی تازە لەبەردا هەموو مێزەری شیرین لەسەردا ئەم بۆ ماڵی ئەو و ئەو بۆ ماڵی ئەم ئەسووڕێنەوە بە بێ دەرد و خەم دەم بە پێکەنین دڵ پڕ لە سروور لیباسی بەریان زەرد و سەوز و سوور ئەمما بۆ هەتیو ڕۆژی زارییە ڕۆژی گریان و بێ قەرارییە نە دایک سەر و جلی ئەشۆرێ نە باوکی هەیە بەرگی بگۆڕێ نە پارەی هەیە بیبا بۆ سەیران هەر وەکوو باقی دەستەی هاوسەران. بە بێ خەمخۆر و بێ پشت و پەنا، بێ پێکەنین و بێ هەر ئەو زەنا، سەرکز و پەشێو لە بن دیواران، عاجز و مەلوول وەک ئازێتباران، دڵسۆزێ نییە دەسخاتە شانی، خەرجی ئەو ڕۆژە کاتە گیرفانی. سکاڵای نەسرین لای قانع. سلام علیک مامەی ئختیار علیک سلام کیژۆڵەی نازدار مامە بە ئاشنا دیتە پێش چاوم ڕۆڵە گیان ڕەنگە من زۆر گەڕاوم. بێ قەیری نەبێ ناوت نازانم ناوم قانع و شەیدای نیشتمانم تۆی مەلا قانع شاعیری هۆزی دایم چاوەڕوان بۆ بەرزی کۆزی ڕۆڵە گیان بەڵێ قانعم ناوە بۆ خۆم و بۆ تۆ جەرگم سوتاوە مامۆستا ئێمە گشت بەشخوراوین بەڵام لە لادێ تەواو فەوتاوین. ویستومە جار جار کە ناومانە بەی ئەی بۆ هاوارمان تەواو بۆ ناکەی ئەوەڵ تا ئاخر هەر بەش خوراو بووین لە ناو کۆمەڵدا سەر دانەواو بووین هەتا مناڵین زەلیل و خوارین عاجز و مەلول دایم خەمبارین گا زەجر و لێدان گا بە ڕووت و قووت چڵکن و پڵکن وێنەی مەڵکەمووت ئێمە هێشتاکو واین لە دەورەی بەرد چاو هەڵدوراوین بە هەناسەی سەرد ئەر بڵێم ئەمشەو ئەچمە سینەما ئەڵێن تۆ کچی حەیات بۆ نەما گەر بڵێم ئەمڕۆ ئەچم بۆ قەتار ئەچم بۆ گەڕان لەم شار بۆ ئەو شار هەی لەم نێرکوڕکە کە پەیدا بووە ئابڕووی شیرینی لە دەست دەرچووە. یا بڵێین ئەمڕۆ کاتی بەهارە کاتی سەیرانی گوڵ و گوڵزارە نیوەڕۆ دوایێ بچین بۆ هەردان بۆ سەیری بەهار لەگەڵ هامفەردان کچێ تۆ کچی داکەوە لە ماڵ نابێ بێیتە دەر بە درێژایی ساڵ. ئەوەڵ تا ئاخر ئێمە هەر دیلین ژیان سوتاو و زار و زەلیلین ئێمە ناوێرین بڵێین ئینسانین دایکی دواڕۆژ دەستەی لاوانین حیسابمان بکەن بۆ هەڵبژاردن ڕۆژی ئینتیخاب بۆ وەکیل ناردن هەر وەکو بەشەر پێمان بخوێنن لەسەر خۆڕایی مەمان ڕەنجێنن ئێمەش وەک کوڕ، ئێمەش وەکو کوڕ حەز لە ژین ئەکەین، حەز لە زانین و تێکۆشین ئەکەین. قانع کچم بەسەر چاو کۆرپەی شیرینم یاخوا بە کزی ئیتر نەتبینم هیچ خەفەت مەخۆن دنیا گۆڕاوە. کورد لە خەو چاوی چاک هەڵێناوە پێتان ئەخوێنن زۆر بە ئارەزو و بە مەیلی خۆتان نەتاندەن بەش و لە ماڵ و میرات بەشتان دائەنرێ لە گەڵ کوڕانا فەرقتان ناخرێ ئیتر خەم مەخۆن نوری چاوانم ئاهوی بیابان دایکی کوڕانم ئیتر خەم مەخۆن نوری چاوانم ئاهوی بیابان دایکی کوڕانم. قانع و سوار ڕۆژێ ڕێم کەوتە سەر بەندی شاخێ کێوێکی دارسان بەرزە دەماخێ کاتیش چ کاتە کاتی بەهارە کوردستان هەمووی چەشنی گوڵزارە کاتی ئازادی دیلی زستانە سەیر و تەماشایی دیدە مەستانە نزار پڕ لە گوڵ و گوڵی فراوان سەوز و سوور و شین وەک دڵی لاوان کەرەس لە سەرچووز مەنێ بە خەروار هەڵە کۆک زۆر کۆک کاشمە لە ناو غار ڕێوا سپی و ساف وێنەی شووشەی زیو شەماڵ لێ یەدا ئەم دیو بۆ ئەو دیو پیچک بە یەک چڵ وەک من تەنیا و تاک ئەو لە سای سێبەر من ئامێتەی خاک نواڕیم لە لامە هەندێ حەیوانە پڕمەی مێگەل و تەقەی گۆچانە دیم نەوجەوانێک کە پەنەک لەبەر گاڵۆک لە مەچەک گڵاو لە لای سەر شمشاڵێکی زەرد لە تۆی پشتێنی مەر چاک تێ فکری ئەرنا نایبینی مەرحەبا خاڵ و چۆنی کاکە گیان لەویا کەوتە بەین قانع و شوان مامە بەخێر بێی خەڵکی کام خێڵی چیت لێ ون بووە بەم جۆرە وێڵی وتم بابە گیان دڵم ون بووە ئەی تۆ نازانی کە بۆ کوێ چووە پێکەنی وتی مامە دڵ گشتمان ئەسوڕێتەوە بۆ دەوای نیشتمان تۆزێ ڕاوەستە بانگی بکەم بۆت بیخەمەوە ناو سینەی تەنگی خۆت ئەوی لە شمشاڵ لە هەوای هەی دڵ. تاوێ خرنگە تاوێ ئای نەخشان گا چاوڕەشێ بەزمی شانەوشان تاوێ سێ پێیی گا هەوای لای ڕان گا هەی سوار هەی سوار بەزمی ڕووی مەیدان گا سەوزە سەوزە تاوتاوێ حەیران گا بووک و خەسوو بەزمی ژنێنان ژیانی کچ کچی بەستەزمان دەوری ژیانی سینەمایەکە ئەگەر بزانی کە لەدایک بوو ئاهەنگی نییە ئەڵێن ئای کچە فائیدەی چییە؟ پێ پیرۆزانەی کەس بۆ ناهێنێ هیچ کەس بە چاکە هەرگیز نایدوێنێ پڕ و پیرەژن دە و دایکی ئەدەن هەر یەک بە جۆرێ دڵخۆشی ئەکەن خەم مەخۆ خوا لە سەر کەرەم بێ کوڕیشت ئەبێ خاترت جەم بێ بۆ ئیشی ناوماڵ بۆ هاتوچۆی دەر ئەمیش پێویستە لە جێی کارەکەر سەد ساڵ نەخۆش بێ نابینێ دەرمان لە جێی دڵخۆشی هەر چەپۆک لێدان نابێ نان بخوا تا هەموو خێزان نەچێتە دواوە لەسەر سفرەی نان لە پاشا نەمی شەگەرە تۆرێ لە پاش خوان بخوا و حاجەت بشۆرێ ئەگەر بتۆرێ هیچ کەس نازانێ بە برسی ئەگری هەتا ئەتوانێ. نابێ بە دارتاش نابێ بە توجاڕ نابێ بە ناڵبەند نابێ بە عەتار ئەگەر لە حەوشە سەر بێنێتە دەر دایکی تێ خوڕێ بێ حەیای ماکەر ئەم بەستەزمانە هەتا پازدە ساڵ دیل و گیراوە دەر ناچێ لە ماڵ کاتێ گەورە بوو دێنە هاتوچۆ بەلای ناخێری کچ ئەدەن بە شوو. لە کوڕی وەستاو بەزاز و قەساب داواکاریە بن لە چاک و خراپ نیوە ئەفەندی و حاجی ژن مردوو بێ چوە خانەدان کۆن و ڕابردوو ئەمجا داک و باب ئەکەونە تەگبیر گوێ نادەن بەوە جوان بێ یاخ و پیر تەماشای ئەکەن هەر پارەی زۆر بێ ئیتر کەیف خۆیە ڕەش بێ یا بۆر بێ کچی بەستەزمان ناگای لێ نیە نازانێ چ پێی داک و باب چییە بابی دێتە جواب حاجی زۆر چاکە خاوەن پارەیە و زۆر زۆر دڵ پاکە گوێ مەدەن بەوە دانی نەماوە تەمەنی جوانی تەواو فەوتاوە لیرە و مەجیدی لە تاکە و جوودە لیرە و مەجیدی لە تاکە و جووتە کۆمەڵی کردووە تا ئارەزووتە. کاتێکت زانی کە ئەیدەن بە شوو ئەیدەن بە حاجی و دنیای لە دەست چوو خڕ خڕ فرمێسکی لە چاو دێتە خوار پێچ ئەدا لە خۆی وەک ماری زامار ئەڵێ هەی جوانی هەی دنیای ڕۆشن هەی دایک و باوک، هەی دۆست و دوژمن، هەی گەورە کچان، هاوسەر هاوفەردان، هەی بەشخوراوان، هەناسە سەردان، بۆچی کۆمەڵی حیمایەی حەیوان، ناپرسن لە حاڵ ژیانی کچان؟ ئەر ئینسانیش نین مەعلوم حەیوانین، بۆچی بێ خەمخۆر لە ڕووی جیهانین؟ خوا حافیزتان ئازاد کەن گەردن، وا من ڕێکەوتم بۆ شاری مردن. شاری بێ نوختە قانا لە ساڵی 1940دا ئەم شاری وەکو نامەیەک لە مابادەوە ناردۆتەوە بۆ بێکەسی هاوڕێی مژدەی هەڵکردنی ئاڵای کۆماری مابادی تیاداوە بەڵام لە چاپی یەکەمی شارە کۆنەکانیدا ڕێگا نەدرا دەقەکەی بڵاو بکرێتەوە لە بەرەوەی هونەرێکی شعری تیایە بە دەستکاریەوە بڵاو کرایەوە. کاکە سەلامم لە هاو دڵدارم لە مام و کەس و گەورە و سەردارم لە دوای سیلسیلەی دوعا و سەلامم هاو دڵ گوێ گرە سا لە کەلامم الحمد للە ئاڵا هەڵکرا ماوەی دەردی دڵ ئەمڕۆکە درا سوال گەر ئەکەی لە موڵک و ماڵم لەسەر مەرامە حاڵ و ئەحواڵم لاوی دڵ گەرمم سادەی وەرە لام سەرکەوە کەم کەم ڕوو لە ڕووی مەرام ڕوو کەرە ڕاسی داسی ئاڵای سوور درەوکە عەدووی لار و هار لە دوور ئەگەر لە مامی لارم سامەکەی هەڵسە هەڕاکە لە مەرامە گەی. ئەو هەر عەدووی ڕۆح گرۆی سەلامە هەر لە درۆدا سەرداری عامە کاکەریا ئەم ئاڵا مەرهەمی دەردە مەرهەمی لاوی دڵ سڕ و سەردە هەر کەس لە هەر لا وڕ و سەرسامە ڕاکە ئەم ئاڵا کۆگای مەرامە لای لایە. هەی لایە لایە ڕۆڵە لای لایە لە کزی کوردان دەنگم دەرنایە ڕۆڵەی خۆشەویست جگەر گۆشەکەم مەرهەمی زامی بە پەرۆشەکەم وەک تۆ پەروەردەی دامێنی منی بێچوە شێرەکەی خاوێنی منی منیش لە باوەش دایکێترا بووم بە شیری ڕاستی بەخێو کرابووم من ڕاسپاردەی باب و باپیرم من ڕاسپاردەی باب و باپیرم فەرموودەی ئەوان هەر وا لە بیرم با بۆت بەیان کەم وەسیەتی ئەوان بۆ چ غایەیەک منیان پێ گەیان منیان پێ گەیان بۆ خزمەتی تۆ منیان پێ گەیان بۆ خزمەتی تۆ بۆ بەخێو کردن بۆ زەحمەتی تۆ هەی لایە لایە ڕۆ لە لای لایە شاڵڵا لای لایەی گشت کەس وا بوایە. ڕۆڵە ئەم شیرە شیری شێرانە شیرەی نیعمەتی خاکی کوردانە ڕۆڵە بێشکەکەت داری قەزوانە نەمامی مەندەی باخی بابانە بەنی زەت خورکی کاڵ دابەستەی کوێستان چراگای سەریاڵ ئاوی خواردنەوەت کانی جەیرانە چێشتت برنجی دەشتی ماڵوانە هەی لایە لایە ڕۆڵە لای لایە خۆزگە تۆی نیفاق هەرگیز نەبوایە. شیرە ڕاستەکەم نەخۆی بە درۆ سەرسەری نەبی نەمکەی ڕەنجەڕۆ هەرگیز نامووست بە پارە نەدەی ئاوەڵ کوردی خۆت ئاوارە نەکەی، ڕۆڵە من بۆیە تۆ بەخێوەکەم ڕەنجی داماویت لەگەڵا ئەدەم تۆش خزمەتکار بی بۆ گەل و هۆزت قەت قسور نەکەی بۆ بەرزی کۆزت هەی لایە لایە ڕۆڵە لای لایە میللەتی بێ خێو ڕوو لە بەڵایە ڕۆڵە خایەن بی بە ئاو و خاکت ڕۆڵە خایەن بی بە ئاو و خاکت دەگ ئەجەل بگرێ دامێن و چاکت. تۆ بە خێو ناکەم بۆ خەو و خواردن یا وەک هێندێ کەس بۆ چاو شۆڕ کردن کوڕم نەت بیستوە مەشهور تر لە گشت سەر بۆ سەربڕین نەک بۆ سەرزەنشت ڕۆڵە هەر کاتێ خوێنت بڕژێ بە گوللەی دوژمن مێشکت بپژێ ڕەنجم حەڵاڵت شیرم نۆشت بێ کزی کوردستان فەرامۆشت بێ هەی لایە لایە ڕۆ لە لای لایە کۆمەڵی نەزان وەک کاو و بایە. بۆ تەمەنی جوانی عەزیزتر لە ئاو و چەشمەی حەیوانی و واسیتەی قانون ڕەسمی ئینسانی مەتاعی مەقبوڵ پارچەی پڕ قیمەت تاجی سەر شاهان نیشانەی ڕەحمەت تا تۆ لە لام بووی ساحێب ڕەواج بووم بە دەم خۆم نەبێ قایل بە تاج بووم لە ژوور و نشین دەستەی عەیان بووم زۆر خۆشەویستی دەستەی یاران بووم باڵا ڕێک و ڕاست هەر وەکوو چنار چاک و پێکەوتوو لە سەر تا بە خوار چاو وەکوو دووربین نەژنۆ بە تەکان هەناسەی سەردم ڕاست ڕێک و ڕەوان نە کۆکەی دەروون نە هاژەی بەڵغەم نە دەستە لەرزێ نە دیدەی پڕ غەم. نە وتووی ڕۆژانە درخانی شەو نە سیخەی سەرسنگ وتووی نێرەکە و نە پەنجەی ناوک نە کوڵنجی شان نە پەنجەی ناوک نە کۆڵنجی شان نە بۆڵەی مناڵ بۆ ئیش و فەرمان نە قەبزی مەجلیس، نە چەپۆکی ژن، نە فڵچەی تیکە، نە دیک ڕژاندن، داخمە و داخە تافی جوانی لە دەسم دەرچووی قەدرم نەزانی. ئێستا گیرۆدەی مەقامی پیریم، زەدەی زەمانەی بەزم و زویریم، مەیدانی بەزمم کونجی مزگەوتە، ئیقباڵی ڕاستم خەدەنگی چەوتە، لرفە و قرمەی بەزم یاوانت کوانێ ناو و شۆرەتی شارانت کوانێ ئەی سەر لە تۆ لە جێی مێزەری گران ئەی سەر تۆ لە جێی مێزەری گران هەر قوڕ بپێوە تا ئاخر زەمان وەختێ تۆ سەر بووی لە باوەشیار بووی سەر بەرز و ماقووڵ لە عام دیار بووی ئێستە بۆ ئەلحاد خۆت موهەییا کە تەرکی خراپە و حوبی دنیا کە. ئەی چاو تۆ لە جێ ی سورمەکەی کۆی تور قەبزی خودایی سوختەی لقای نور پڕ بە لە فرمێسک گەرمی نەدامەت بۆ بێ تۆشە ی سەحرای نەدامەت. تازە تەماشای یاران بە تۆ چی سەیر و تەماشایی شاران بە تۆ چی کوانێ تەماشایی باڵای نازداران یا سەیری گوڵزار فەسڵی بەهاران. پشت جێگەی نیشان تیرئەندازیتە وەک مناڵ دایم خاک بازیتە ئەی دڵ بناڵە بە بانگی بێ شەرم ئەل ئەمانت بێ بە زایەڵەی گەرم کوانێ گفتوگۆی قسەی ڕەنگینت شێر و غەزەلیات نیکتەی شیرینت کوانێ فەساحەت مەجلسی ئەعیان دڵسۆزی و نەرمی لەگەڵ هەمفەردان ئەی زوان سەد حەیف بۆ جەوهەری تۆ بۆ نەقڵ و بەیان وەک گەوهەری تۆ کلیلی دەرگای خەزنەی مەعنا بووی چرای مەجلیس و دڕی یەکتا بووی ئەبی بە خۆراک مەل و مۆر و مار یا ئەبی بە خاک هەر وەک ئەوەڵ جار ئیستە بێ هێز و بێ نوتق ماوی وەک لاڵ نیوە زوان خلیسک و خاوی گەردن تۆ بلور ساف و بێگەرد بووی بەدەم خۆم نەبێ شەمامەی زەرد بووی ئێستە چرچ و لۆچ وشک و پڕ بادی ئێستە چرچ و لۆچ وشک و پڕ باری مەکرووهی نەزەر زەلیل و خواری قانعە زانم دڵت پڕ خەمە هەتا زۆر بڵێیت هێشتا هەر کەمە. چل و دوو ساڵە من دروست کرام ڕسقی ساڵێکی خەڵکت پێ نەدام دەستت بڕیوم لە هەموو لایێ بە هیچ کڵۆجێ تەسەلام نایێ بۆ لای هەر کەسێ کە پەنا ئەبەم داوای ڕبەیەک گاڵی لێ ئەکەم ئەڵێ خەم مەخۆ خوا ڕازقە پیاوی بێ باوەڕ مەعلوم فاسقە تەواو لێ مەگرێ ڕێگەی ڕووناکی ئەمکا بە فاسق لە باتی چاکی یا ئەڵێ هەر کەس کە دیانی داوە مەعلوم کە دیانی بۆ نان داناوە توخنی حیکمەتی خوا نەکەوی سەری بێ ڕۆزی وا لە ژێر زەوی. تۆ دیانت دامێ نانم پێ نەخوارد هەموو هەڵوەرین بە هەناسەی سارد نیم لە ژێر زەوی و ڕۆزیشم نییە ئیتر شاردنەوەی فایدەی چییە خوا با بەس بێ قسەی بێ سەمەر وادەی من و تۆ دیوانی مەحشەر لەگەڵ دارەکەی سەرکەل. دارە گەورەکەی سەر کەل تاری دەر نشینگەی ڕێبوار ئەم سەر و ئەو سەر باڵات سپیدار سەر سەراوانە گەڵات لاپەڕەی مێژووی دەورانە هاژەی شالقت زاخاوەکەی دڵ هاژەی شالقت زاخاوەکەی دڵ ڕیزی هێلانەی بولبول لەسەر چڵ پانکەی تەبیعی شنەی سێبەرت خاڵی ڕووی گەردوون شکۆفەی سەرت چەپەت قزڵجە و ڕاستەت سەرکانە تەماشاگاهت گشت کوردستانە هەرچەند بە دیمەن دارێکی جوانی بەڵام بە واتە ماوەی زەمانی من سوێنت ئەدەم بە دیدەی یاران بە نیم نیگای ناز گۆشەی دەواران بە تاقی ئەبرۆی ڕەشی سێوەنگی بە پێچی زوڵفی وەک ماری جەنگی بە لەنجە و لاری نیمچە غەزالان بە هاڕەی پۆیلەی نازک نەوهاڵان ڕاستم پێ بێژە کێت دیوە بە چاو چیت دیوە لە ڕوی گێتی ناتەواو. بە سەد ناڵە و دەرد دار هاتە وەڵام وتی ئەی قانع دەروون پڕ لە زام من تووڵە نەمام دەوری مادانم چەقاوی دەست و پەنجەی کوردانم کاتێ مادەکان لە ئەورووپاوە بڵاوەیان کرد بە ڕووی دنیاوە هاتنە ئەکباتان کە هەمەدانە کردیان بە پێتەخت جێگەی شاهانە چون خۆیان کورد بوون دەوڵەتی کوردان لە کوردستانا چاک دایان مەزراند ئەوەڵ یۆکس پاشای کوردان ڕەشید و سەخی مەردی ڕووی مەیدان زۆر چاک دایمەزران نەساسی شایی بناغەی خوێندن سوارەی سپایی ئاڵای داچەقان سپی و سەوز و سوور ئەدرەوشایەوە نزیک تا لە دوور. ئەو سکەی پارەی هێنایە کایە لە ڕووی دونیادا کردیان بە مایە جێگە داری ئەو فرە فرتیش بوو بۆ بەرزی هۆزی کەوتە هات و چوو لە پاش ئەو نۆبە هاتە هۆخشتەر دانیشت لە سەر تەخت شێری پڕ هونەر. ئاشووری فەوتان لە کوردستانە وەک شێرەی نرکان لە ڕووی مەیدانە منیش یادگار شاهانی دەورم بەم سەریاڵەوە پڕ جەفا و جەورە بوو. لەگەڵ قەڵەم. چومە مەرکەزێ مودیر نشینێ ساحێب قانونات عیز و تەمکینێ بە شەرع و قانون پیاوی دەوڵەمەند گەدای باڵە بست گەدای باڵە بەست ئەی خستە پێوەند هەر کەسێ خاوەن پارە و دینار بوو لای مودیر ماقوڵ لە عام دیار بوو ئەوەی شەژار بێ هەر قوڕ بپێوێ بە شەقی پۆلیس تاوێ نەسەوێ. زۆر زۆر سەرخۆش بووم لەم عەدالەتە لەم سەرکەوتنە و لەم سەعادەتە بۆ تێگەیشتن وەزعی زەمانە تەنیا و بێ ڕەفیق چوومە چاخانە کە ڕوانیم هیچ کەس هیچ کەس نادوێنێ هەر یەک ڕۆژنامەی شارێک ئەخوێنێ یەکێ تورکی بوو یەکێ بە فارسی یەکێ ئەرمەنی یەکێ چەرکەسی کە ڕوانیم مودیر بە پێچەوانە جەریدە ئەگرێ لە ناو ئەمانە تمەس کابرایێ نەخێندەوارە بە دەردی جەهل تەواو بیمارە فەقەت بیستوویە مەئموورانی شار جەریدە ئەکڕن بە پارە و دینار. ئەمیشیانێ های منیش مودیرم خوێندەوارێ چاک بە دەرک و بیرم لە بەرچاو خەڵقا جەریدەی ئەبرد بەڵام سەرەوژێر تەماشای ئەکرد. منیش دانیشتم هەر وەکو ئەوان بانگم کرد چاچی بۆم بێنە ژیان من کە خۆم کوردم کوردی زمانم بە ڕوح کڕیدار وتەی ژیانم وتی بابە گیان ژیانم نییە ژیانی بەراگر قیمەتی چییە بۆچی نازانی ئێمە نەزانین حەز بە خەڵکەکەین دوژمن خۆمانین کوڕمان بە کچ خەڵکە گۆڕینەوە وەها ئەزانین ئەیدۆزینەوە ئەگەر وانەبین ئێمەش وەک یاران ئەگەینە هەوار مەنزڵگای ژیان. چۆنێتی نەخۆشی من ئەوە کابرایەک عومری تەواوە خێزانە وردەی لە شوێنجێ ماوە، ئەو ڕۆژە کابرا لەسەر جێگە کەوت خەبەر نەخۆشی ئەگاتە مزگەوت مەلا بە کوێخا ئەڵێ تۆ کوێخای عیبادەت خێرە با بچین بۆ لای هەر هەنگاوێکت حەجێ قبوڵە فەرموودەی حەزرەت شاهی ڕەسوڵە سۆفی تۆش وەرە دەروێش تۆش فەرموو هەر لە هەرزەکار هەتا ڕیش چەرموو هەموومان بڕۆین چوون دەسەوامە ئەمڕۆ بۆ ئەوە سبەی بۆ عامە. هەموو بە کۆمەڵ وەچن بۆ ماڵی زۆر بە موختەسەر ئەپرسن حاڵی ئەمجا دێنە سەر گفتوگۆی خۆیان بەراتی مەلا و گرتنی شوان باسی داربڕین یا جۆگە و جۆماڵ دێراوی تووتن شێف و وەردی کاڵ هەر یەک ئیشی خۆی هەر یەکە کارێ هەر یەک گفتوگۆی بازاڕی شارێ ژنی نەخۆشیش خێرا هەڵ ئەسێ نەخۆش جێ دێڵێ هیچ لێی ناپرسێ مەجبوورە ئەبێ میوان ڕێ بخا لایێ چێشت لێنێ و لایێ نان بکا کوڕی نەخۆشیش خۆ چای چییە کەس ترشک نابا دەسەڵات چییە هیچ کەس چۆڕێ ئاو ناکاتە دەمی کەسی تر نییە تا بخوا خەمی وەختێ کامرێ لەو زرم و کۆیە لەو قرچەی دڵە و لەو باوکە ڕۆیە مەلا ئەیسۆرێ و ئەیبەن بۆ قەبران تەسلیمی ئەکەن بە سەهل و ئاسان ئەمجا قاو ئەکرێ بە دێهاتانا تا یەفەل ملوک کورد و گۆرانا دەسە بە دەسە فەوج فەوج و قەتار بیست بیست و سی سی لە لاتێ و لە شار دێن بۆ ماڵ مردوو بۆ عەزا خوانی ڕۆژی دە کەڕەت ئەیکەن تاڵانی سێ فەردە شەکر دوو سنووق چایی ئەبێ قەرز کا خواهی نەخواهی دە دوانزە تەغار ئارد بێنێتە ماڵ سەلەم کا لە پێی توو سەوزی ئەمساڵ ماڵی ئیسقات بوو حەیوانی زبرە حەیوانی وردەش بۆ گۆشتی سفرە موختەسەر هەتا چەند مانگە و ماڵە بە دەست میوانۆ حاڵیان بێ حاڵە نەی پەرژاوەتە خەلە و خەرمانی هەموو جێ ماون ئیش و فەرمانی.